خۆتان خۆش بوێت. مەرجی سەرەکی باوەڕبەخۆبوون خۆ خۆشەویستیە، گەورەترین ڕێگریش لە بەردەم باوەڕبەخۆبووندا خۆ بەکەم زانینە، بۆ ئەوەی باوەڕت بە خۆت هەبێ ئەبێ عاشقی خۆت بی، ئەبێ عاشقی جەستە و ڕۆحی خۆت بی، بۆ گەیشتن بەو خۆ خۆشەویستیە ئەبێ بە باشی خۆت بناسی و لە خۆت تێبگەی، بۆ ئەمەش هەر ئەوەندە بەسە کە مرۆڤیت، ئەشرەفی دروستکراوەکان و درەوشاوەی هەموو بوونەوەرەکان و شاکاری خوای مەزنی، لە نێوان ئەو هەموو دروستکراوانەدا لە جاندار و بێ جان و ڕووەک و گیانلەبەر تۆ شایستەی ئەوە بووی ببی بە مرۆڤ، گەورەترین دیارییەکانی خوا، واتە ویست و ئازادی و توانایی بیرکردنەوەی تایبەت درا بە تۆ. تۆ لە ڕاستیدا هەڵبژێردراوی دروستکراوەکانی خوایت، گەورەترین کامپیوتەرەکانی جیهان کە توانای گەورەیان هەیە هەرگیز ناتوانن جێگای مێشکی تۆ بگرنەوە، تۆ بەسەر هەموو ئەم جیهانەدا دەسەڵات داریت، تۆ توانای دروستکردن و نوێکاریت هەیە، تۆ ئەتوانی بگۆڕێیت بە شێوازی تەواو نوێ سەیری دونیا بکەیت. کامپیوتەرەکانی ئەمڕۆ توانای وەرگرتن و تۆمارکردن و شیکردنەوەیان هەیە، بەڵام هەرگیز توانای وەک تۆیان نیە خوا لە قورئاندا فەرموویەتی ئێوەم کردە دەسەڵاتداری زەوی و ئاسمان وسخر لکم ما فی السماوات والارض ئێوە جێگری خوان هەر تایبەتمەندیەک لە خودادا هەبێت لە ئێوەشدا هەیە بەڵام بە شێوەی سنوردار ئەگەر خوا بەخشندە و میهرەبانە ئێوەش وان ئەگەر خوا درۆڤان و بەخشندەیە ئێوەش هەن ئەگەر خوا میهرەبانە ئێوەش هەن و تا دوایی. چوون خوا ڕوو لە مرۆڤ ئەفەرموێت ئەی مرۆڤ ئێمە لە ڕۆحی خۆمان کردە ئێوەوە ونفخت فیه من ڕۆحی لەوانەیە تێگەیشتنی ئەم ڕستەیە باوەڕ بە خۆ بوونتان بگەیەنێتە لوتکە چەند خولەک بیر لەم بابەتە بکەرەوە و لەو ڕۆحەی خوا کە لە لەشی ئێوەدایە لە پلەی جێگرایەتی خوا بیر لە گەورەیی سرووشت، بەرینی ئاسمان و هەسارەکان و شکۆی جیهانی دەوروبەرت بکەرەوە، ئێستا گەورەیی بێپایانی دروستکەری ئەم شتانە بهێنەوە بیرت. خوایەک بەو گەورەی و شکۆییەوە ڕوو لە مرۆڤ ئەفەرموێ، لەسەر زەویەوە تۆم کردە جێگری خۆم و لەم فەرموودەیەدا هیچ کەس بەدەر ناکات. کاتێ تۆ بە دروستی خۆت ئەناسی ئەبینی کە ڕۆحی خوا لە تۆ دایە لە خۆتەوە هەڵەوەداو و ئەوینداری خۆت ئەبی لە ڕاستیدا سەرەتای خۆ خۆشەویستی خۆشەویستی خوایە تۆ تەنیا کاتێک هەست بە کەم بوون و بێ نرخی و خراپ بوون ئەکەی کە خۆت بە باشی نەناسیبێ و ڕاستی مرۆڤ بوونی خۆتت نەزانیبێت لە کاتی ئاوادا تۆ جیهانیش بێ نرخ ئەبینی چوون جیهان ڕەگدانەوەی خۆمانە کاتێ لە خۆمان بێزارین لە هەمووی بێزارین کاتێک خۆمان خۆش ئەوێ جیهانیش لەبەر چاوانمان خۆشەویست دەبێت ڕاهێنان، ئێستا بچۆرە بەر ئاوێنە بە خۆشەویستیەوە سەیری خۆت بکە و لە ناخی دڵەوە بە خۆت بڵێ تۆم خۆش ئەوێ چوونکە گەورەتری لە فریشتەکان تۆم خۆش ئەوێ چوون تۆ هەڵبژاردەی یەزدانی تۆم خۆش ئەوێ چوون تۆ درەشاوەی هەموو بوونەوەرەکانی تۆم خۆش ئەوێ چوون ڕۆحی خوا لە جەستەی تۆدایە تۆ شایەنی پیاهەڵگوتنی چوون خوای گەورە تۆی دروست کردووە تۆم خۆش ئەوێ ڕۆژی لانی کەم یەک جار ئەم ڕاهێنانە لە بەردەم ئاوێنەدا ئەنجام بدە ئەم بەشە بە کۆتا هات